نبینا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئینسان بە شێوەیەکی گشتی کائینێکی کۆمەڵایەتیە واتە مرۆڤ خوای پەروەردگار وا دروستی کردووە بۆ ئەوەی ئەم سەر زەوێ ئاوەدان بکاتەوە ناتوانێ بە تەنها بژی پێویستی بەوە هەیە لەناو کۆمەڵێ خەڵکا بژی جا ئەگەر لە ناو گوندێکی بچووکا بێ تا دەگاتە شارێکی گەورە یان ئەگەر لە دەوارێکا بێ پێویستی بەوە هەیە خەڵکانێک لە دەوری بن ئینسانەکان کاتێک کە تێکەڵ بە کۆمەڵ دەبن خەڵکانێکن یان خەڵکانێکی گونجاون خەڵکیان خۆش دەوێ و خەڵک خۆشی دەون خەڵکانێکن ڕاوێژ بە خەڵک دەکەن و خەڵکی ڕاوێژیان پێ دەکا ئەمانە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەفەرمێ المؤمن الف مألوف ئینسانی ئیماندار خوو بە خەڵکەوە دەگرێ و خەڵکی خوی پێوە دەگرن واتە کەسێکی گونجاوە ئەگەر لەناو خەڵکا بوو مەرج نییە هەرچی ئەو بەدڵی بێ خەڵکی ئاوا بجوڵێنەوە بۆیە زۆر شت دەبینێ بە ئارەزووی دڵی ئەو نییە بەڵام دەبێ ئارامی لەسەر بگرێ المومن الذي يخالط الناس ويصبر على آذاهم خير من المؤمن الذي لم يخالط الناس ولم يصبر على أذاهم ئەو ئیماندارەی تێکەڵاو بە خەڵکی دەبێ بەڵام لە کاتی تێکەڵاو بوونە هەر شتێکی بینی کە بە حەزی ئەو نییە بە دڵی ئەو نییە خێرا پەس نابێ و هەڵناچێ و تووڕە نابێ بەڵکو سەبر دەگرێ و ئارام دەگرێ بۆ ئەوەی دڵی خەڵکی نەڕەنجێنێ و خەڵکی ئازاری نەدەن و خەڵکی ئازار نەدا ئەو کەسە ئەو ئیماندارە باشترە لەو کەسەی کە گۆشە گیرە و نایەوێت تێکەڵاوی کەس بێ نەوەکو خەڵکی لێ عاجز بن یان خەڵکی عاجز کا خەڵکانێکی شەن لە کاتی تێکەڵاو بوونە لەناو خێزانی خۆیاندا یان لەگەڵ خەڵکانی دەوروبەردا خەڵکێکن نەگونجاون خەڵکێکن پێیان دەوترێ بە تەعبیری قورئانی ئەنانی واتە زۆر وشەی ئەنا من بەکاردێنن بەردەوام ئەوەی لەسەر دەمە من وام کرد و من وا دەکەم و من وام پێ باشە کوردەواری خۆمان پێیان دەڵێ ئینسانێکی خۆپەرستە کەواتە وتاری ئەم جمعەیە مامە پشتیوانی خوای پەروەردگار باسی ڕەوشتی ناشرینی خودپەسندی خۆپەسندی لە زمانی عەرەبیدا ئەنانی دەکەین بە ئومێدی ئەوەی کەوا ان شاء اللە خۆی لێ بپارێزین ئەگەر سەیری قورئانی پیرۆز بکەین تەماشا دەکەین سێ وشە بەکار دێنێ سێ وشەی نابەجێ لە سێ کەسی نابەجێوە یەکەم وشە وشەی ئەنایە وشەی من ئاسەیری کەن قورئان ئەم وشانە ئاوا بەکار دێنێ وشەی من یەکەم کەس چێ بەکاری هێنا شەیطان بەکاری هێنا ئیبلیس بەکاری هێنا کاتێ وتی انا خیر منه خوای پەروەردگار من لە ئادەم باشترم ئەی ئیبلیس بۆ باشتری بۆ انا بۆ تۆ بۆ من بەکاردێنی وتی خلقتنی من نار و خلقته من تین من لە نور و ڕووناکی دروست کراوم ئادەمیش لە قوڕێکی تاریک دروست کراوە کەواتە خۆم بە هاوشانی ئەو نازانم تا سەری ڕێزی بۆ دانەوێنم بەڵکو من لەو باشترم هاوشەی ئەنا من ئەنانیەتی بەکارهێنا ئەمە کە قورئان باسی دەکا هەر ئەوە نیە چیرۆکێک بێ شەیتان کاتی خۆی وتوێتی من لە ئادەم باشترم انا خیر منه بەداخەوە ئەمە بوو بە مەدرسەیەک ئەم ئەم فکرەیە ئەمەی شەیتان بوو بە مەدرسەیەک هەزار خوێندکار و قوتابی و شاگردی هەیە هەر یەکەی لە بەرگێکی جیاوازدا لە زەمەنی جیاوازدا تا قیامەت ئەم مەدرسەی شەیتانە بە بەشی ئەنە خەیڕ منه بەردەوامە شان ڕۆژانە لە بەرچاوی خۆمانە خەڵکێک هەیە شانازی بەوە دەکات لە خەڵک عالمترە شانازی بە عیلمەکەیەوە دەکات هەر بەردەوامڵە من دەبێ ئیلا ڕەئی ڕەئی من بێ هیوامان هەیە بە حەسەب و نەسەبەوە وەکو شەیطان دەڵێ خەلەقتەنی من نارین و خەلەقتەهو من تین خۆی بە فیل دەبینێ خەڵکی بە مێرولە دەبینێ نەسەب و حەسەب و بنەماڵەی خۆی لەگەڵ خەڵکا حیساب ناکا بەردەوام دەڵێ من وابووم ئاخر من کوڕی فڵان کەسم ئاخر من بنەماڵەی فڵان کەسم هاوتای فڵان کەس نیم ئەمە مەدرەسەکەی شەیتانە و درێژەی هەیە تا قیامەت بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بەردەوام هەوڵی ڕیشەکەنکردنی ئەم بۆچوونەی داوە دوو سەحابی هەرە گەورەی پێغەمبەر صلی الله علیه وسلم خەریک بوو ئەم فکرەی شەیتانە بچێتە مێشکیانەوە ئەبو زەڕی غەفاری لەگەڵ بیلالی حەبەشیە گفتوگۆیان دەکرد وەکو عادەتی هەموو بەشەرێک لە شتێکا ناکۆک بوون ئەبو زەڕ بە دەمیا هات وتی دەبڕۆ بەولاوە هەی کوڕی دایک ڕەش من ڕەفیقی تۆنی من سپی پێستم تۆ ڕەش پێستی ئەنە خەیڕم منه هەر تەعبیرەکەی ئیبلیسە بەکاردێ کە گەیشتەوە ئەم دەنگ و باسە بە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم گەیشتەوە پێغەمبەری خوا نەیهێش بەسەر ئەبوو زەڕی خۆشەویستی پێغەمبەرا بەسەر بچێ فەمووی خەریکە ڕەگەکەی شەیتان لە ناختا چەکەرە دەکا پیاوێکی ڕەشپێس پیاوێکی سپی پێس چیان فەرقا ئینەکە امرؤ فیکە الجاهلیە ئەبوو زەڕ چەند ساڵە مسوڵمان بووی هێشتا دەماری جاهلی و کافری لە مێشکتا ماوە هێشتا بەتەمای بە حەسەب و نەسەبت خۆت فەڕزکەی بەسەر برایەکی ئیماندارتدا ئەوە بوو ئەمجا ئەبوو زەڕ زۆر داوای لێبوردنی لە بیلالی حەبەشی کرد تا گەردنی ئازاد کرد بەدەسەڵات خەڵکێکەیە دەڵێ ئەنا خەیڕم منه من ڕەفیقی فڵان کەس نیم چونکە دەسەڵات و پلە و پایەم لە خەڵک زیاترە کاتێک کە کوڕی عەمری کوڕی عاس محافزی میسر والی میسر بە ناحەق و ناڕەوا زللەی لە کابرایەکی مەسیحی دا وتی خذها وانا ابن الاکرمین بگرە ئەم زلەیە دەبێت تەمبێت کەم چونکە من کوڕی پیاوێکی بەڕێزم من ڕەفیقی تۆ نیم من کوڕی محافیز و پارێزگاری شارم ئەم خەبەرە گەیشتەوە بە حەزرەتی عومەر فەرمووی ئەمە فکری شەیتانیە نابێ لێی بەسەرەوە چێ ئەبێ ئەو ئەو فکرەیە لە مێشکی دەربێنم بانگی کوڕە مەسیحیەکەی کرد وتی لەبەر چاوی هەموو خەڵکە وەرە زلەکە لە کوڕی محافیزی شار بدەوە بۆی فێر ببێ ئەم هیچ فەرقێکی نییە لەگەڵ کابرایەکە ئەگەر موسڵمانیش نەبێ بەڵام هاوڵاتی وڵاتەکەیە ئەمە فکرەی یەکەم ئەنا من زۆر خۆ پارێزە لەوەی کە بڵێی من وام و من ڕەفیقی خەڵک نیم چونکە عاقبەتی شەیتان لەسەر ئەو وشەی ئەنایە خوا فەرمووی نەعلەت لێ بێ بڕۆ دوور بە لە ڕەحمەتی خوا هەتا قیامەت بە نەعلەت کرا لە قاپی ڕەحمەتی خوای پەروەردگاردا زۆر نزیکە ئینسان بە بەکارهێنانی وشەی من من وام لە چاو خەڵکە خوای گەورە بەر تۆخی نەعلەتی خۆیتت کا و مەحرومی لە ڕەحمەتی خوای پەروەردگار وشەی دووەم وشەی لی هی منە ئەمەش کێ بەکاری هێنا فرعون بەکاری هێنا کاتێ دەگوت ئەلیس لی ملک مصر و هذه الانهار تجري من تحتی افلا تبصرون خەڵچینە ئەم مڵکی میسرە لی ها قورئان وشەی من ئەمە هەمووی هی منە ئەم وڵاتە من پاشا من خواتانم من هەموو شتێکتانم ئەو ڕووباری نیلە ها چۆن بە ملکەچی بە بەردم مادەڕوا بە بەردمی کۆشکەکەیا دەڕۆی ئەوە خەڵچینە نابینم من چەند گەورەترم لە چاو ئێوەدا ئەگوم ما ئوریکم ئیلا ما ئەڕا ئەمە فکرەی بوو بە مەدرسە ئەمە هەر بە فیرعەونەوە نەوەستایەوە فکرەی دیکتاتۆریەت لە ئەمەوە دروست بوو دیکتاتۆریەکانی عالم لە شەرقەوە بۆ غەرب بەردەوام فکریان ئەوەیە ئەڵێ ڕەنگ ڕەنگی منە دەنگ دەنگی منە ئەوە چاکە کە من پێم چاکە هەر ڕسمی من شانی هەڵواسینە قسە قسە هەر دەبێ من بێ کە من وتم دەبێ میلەتیش بڵێ قوربان بەڵێ قوربانی لەسەر بێ میلەت هەر چەقڵە لێدانی لەسەرە ئەینا خاوەنی ڕێی و دەنگدان نییە ئەمە بوو بە فکرەی مەدرەسەی دیکتاتۆریەت جا خوا عاقیبەتەکەشی دیاری دەکات دەفەرمێ هەر بەو ڕووباری نیلەی کە شانازی پێوە دەکرد دەیگوت ئەوەتا ئەو ڕووبارە بە بەردمی من دادێ و بۆم ملکەچە خوا لەناو ئەو دەریادا غرقی کرد و خنکاندی و ڕیسوای کرد دیکتاتۆریەتی ژوایە ئەو حکومەتانەی ئەو حیزبانی دیکتاتۆرین هەر بەو دەسەڵاتەی پێی دەنازن خوا بەوە ڕیسوایان دەکا و لەناویان دەبا سێیەم وشەی عیندی، هی خۆمە، کێ بەکاری هێنا؟ قاڕوون، سەروەت و سامانەکەی ئەوەندە زۆر بوو کلیلی خەزنەکانی بەس کلیلەکانی باری چەند حوشتر دەبوو، بەس کلیلەکانی بەس پشتی چەند حوشتر هەڵدەگیرا، و پێیان وت ئەمە هی خوایە، کوڕە خوا بناسە قاڕوون، کوڕە بەس زێکت بەو فەقیر و هەژار و کرێکارەدا بێتەوە کە لات ئیش دەکا، وتی انما اوتیته علی علم عندی، ها وشەی عیندی بەکارهێنا. خوای چی و شتی چی ئەو پارانە ڕەنجی نێوچاوان و دەستی خۆمە من بە فکری خۆم بە زیرەکی خۆم بە ئابووری ناسی خۆم پارەم پێکەوە ناوە چ پەیوەندی بەخواوە هەیە نەعوذ باللە ئەم فکرەی بەکارهێنا ئەمەش بوو بە مەدرسە هەر بە قاڕون نەوەستا مەدرسەی فکری ڕازمالی سەرمایەداری حەرامخۆر لەمەوە سەرچاوەی گرت ئەمڕۆ لە سەدەی بیست و یەکاین هەمان فکری قاڕون جارەشکە لە عالەما دووبارە دەبێتەوە ها جیهانی سەرمایەداری جیهانی بازاڕی ئازاد کە دەڵێ ئازادی شتێک نییە ناوی حەڵاڵ و حەرام بێ لە بازاڕە گرنگ ئەوەیە پارە پەیداکەی لە جیهانی سەرمایەداریدا بانقێکت دەست ناکەوێت دینارێک بدا بە هاوڵاتیەک بە قەرز ئیلا دەبێت سوودی لێ ببینێ ئیلا دەبێت ڕیبای لێ وەرگرێ شتێک نییە ناوی بەزەیی بێ شتێک نییە ناوی ڕێز و حرمەت و قەرزدان و دەستگیرۆیی بێ ئەڵێ بەس گرنگ ئەوەیە پارە پەیداکەی ئیتر چۆنی پەیدا دەکەی شتێک نییە پەیوەندی بە خواوە هەبێ چونکە ماڵی هی خوانێ نەعوذ باللە ئەمە لە سەدەی بیست و یەکە هەمان فکرێ قاڕوونەکە دووبارە دەبێتەوە بەڵام خۆ ئاگادارمان دەکات دەفەرمێ فەخەسەفنا به وبداره الارض ئاگاتان لێبێ قاڕوون بۆی نەچووە سەرکە ئەو ماڵی بە هی خوا نەزانی وتی عندی من انما اوتیته علی علم عندی بە زیرەکی و زانستی خۆم پەیدام کردووە پارە خوا دەفەرمێ بە خۆی و سەروەت و خانوو ماڵەکەیەوە بە ناخی زەویدا بردمە خوارەوە لە سەدەی بیست و یەکاوەتە جیهانی سەرمایەداری ئەمریکا و ڕۆژئاوا لەبەر چاوی هەمووتان ئاشکرایە و دەخوێندنەوە ڕۆژ بە ڕۆژ ئابووریەکەی دادەتەپێ ڕۆژ بە ڕۆژ بانقەکانی بەرەو وێرانبوون دەڕۆن بەهۆی ڕیباخۆریەوە چونکە ئەو پارە بەی خوا نازانێ چونکە دەستگیرۆی هەژاری تێدا ناکرێەوە بەبێ ئەوەی کەوا زیادەی لێوەرگرێ ئەمانە ئەمە سێ مەدرەسەن سێ فکرەن لە جیهاندا ڕۆژانە خەڵک شوێنیان دەکەوێت و زیندویان دەکاتەوە خەڵکەکەی بەداخەوە لە وڵاتی ئێمەشدا قاڕونیانە بیر دەکاتەوە ئەو سەروەت و سامانەی خوا داوێتێ ڕۆژ لە ڕۆژان شکری خوای لەسەر ناکا ئەگەر وەکو قاڕونیش نەڵێ هی خۆمە بەکردەوە دەیسەلمێنە کە خۆی بە خاوەنی پارەکانی دەزانێ پاڵی ناداتەوە لای خوا بڵێ ئەم پارەیە ئەم دەوڵەمەندیە خوا بە ئەمانە لەژێر دەسەڵاتی منی داناوە و تاقیم دەکاتەوە تا چەند شکرانەی خوای لەسەر دەکەم تا چەند بە قسەی خوای پەروەردگار بەم ماڵەوە تەسەڕوف دەکەم ڕووداوێکی واقعیتان عەرز دەکەم لەم وڵاتەی خۆماندا ڕوویداوە گەنجێکی بەدینی بە ئەخلاق گەنجێکی خاوەن ڕەوشتی پاک، گەنجێکی سەر و سیما جوان، گەنجێکی خاوەنی نوێژ و تاعەت و عیبادەت و مزگەوت، گەنجێک دوور لە هەموو ڕەوشتە خراپەکان کە ئینسان لەکەدار دەکا. دڵی ئەچێتە سەر کچی کابرایەک، کابرا حەتا بڵێی دەوڵەمەند، بەڵام کابرایەکی چروک و قاڕوونی ئەو پارانەی وایەزانی هەمووی بە مێشکی خۆی بە فکری خۆی پەیدا کردووە بە ئی خوای نەیەزانی بەڵام کابرا خاوەنی کچێک بوو لە ڕێک ناسینی چەند کچێکی محەجەبە و بەدینەوە ئافرەتێکی زۆر بە ئەخلاق و ڕێکپێکی لە دەرچوو بوو خاوەنی دین بوو خاوەنی حەیا و داپۆشراوی بوو ئەم کوڕە لەبەر سەروەتی باوکی نا لەبەر حرمەتی ئەم کچە وتی وەڵڵاهی حەق وای بیکەم بە هاوسەری ژیانی خۆم و بەڵکو ئێمە بلا ژیانە بەختەوەر بین زۆر بە پیاوانە چوار پیاوی وەکو جەنابتان ئەهلی مزگەوتی ناردە خوازبێنی کابرا هەر نەیپرسی ئەمە کێیە و چکارەیە و ڕوو لە کوێ دەکا وتی مانگی چەندی دەست دەکەی و سەرمایەکەی چییە خەڵکی وامان هەیە ئەهلی مزگەوتی شەواوە کە بڕۆ خوازبێنی کچەکەی یەکەم پرسیاری ئەوەیە پارەکەی چەندە؟ چەندی ئاڵتون بۆ دەکا؟ سەروەتەکەی لە کوێیە؟ باوکی ئیشی چییە؟ ئەوانە ناخوێنێتەوە ئەڵێ نوێژنەکەرە کوڕە قوربان دوایی دەیکە ئێمە شەروا بووین ئەڵێ کوڕە عەرە خۆرە ئەڵێ کوڕە هیچ مشکیلە نییە دوایی کوڕە تەرکی دەکا و بۆ خوان دوایی ڕێک دەکەم کچەکەم ئەڵێ ئەی با هەڵی دەپەڕێنێ بەڕووتی خەڵک سەیری دەکا پێش زاواکەت ئەڵێ وڵاو مشکیلەی خۆیانە قوربان جا خۆم دەسەڵاتێکم نییە چۆنیان پێ خۆشە باوا بکەن بەس لە دینی ناپرسێ بەس لەوە دەپرسێ ئەبێ دەوڵەمەند بێ پارەی چاکی هەبێ ئەمیش وا بوو کابرای گەنج کە ڕایسپاردبوو وتی وەڵای قوربان مانگی ئەوەندەی دەست دەکەوێت مەبلەغێکی باش بوو مۆزەفێکی گەورە بوو ئەندازیارێک بوو لە پڕۆژەیەکی گەورەدا ئیشی دەکرد وتیان وەڵا مانگی ئەوەندەی دەست دەکەوێت لە خوا بەزیێ هەر لەسەر و پێیان زیاد دەبێت وتی بابا بە پێکەنین و زەردەخەنە و خۆ بە زلزانینێکەوە وتی ئەو پارەی ئەو لە مانجەکە بۆ منی باز دەکا وەری دەگرێ ئەمە پارەی سەعاتێکە کە لای من پەیدا دەکرێت کچی من پێی بڵێم بەو بەخێو ناکرێ خۆراکی ئەو نیە و پاروی ئەو نیە جارشکە بە دەرگام دانایەتەوە زۆر بە بێ حورمەتیەوە ئەو پیاو بەڕێزانەی دەرکرد و جوابی ئەو کوڕە گەنجە موسڵمانەی دا ئەفەرمێ ساڵێک تێنە پەڕایەوە سبحان الله شەریکە و کۆمپانیاکەی ڕۆژ بە ڕۆژ دەپوکایەوە هەتا شتێکی چا دەکرد دوو بەڵایکەی بەسەرا دەهات وای لێهات هیچی نەما هەمووی ڕۆی کۆمەڵە خەڵک پارەی زۆریان لابوو ڕۆشتن بۆ دەرەوەی وڵات و هیچیان بەدەستەوە نەهێشت وای لێ هات چووە کۆمپانیایەک چووە شەریکەیەک ئیش بکا وەکو کرێکارێکی بەسیت ڕەئیسی ئەو دائیرەیە ئەو کوڕە گەنجە بکە و یەکەم جا گەڵتەی پێ دەکرد ئەڵێ دەیناسیەوە کام کوڕەیە زۆر بە تەریقیەوە چوو وتی وەرم دەگرن منی شارەزایی باری ئابووری و بەڕێوەبردنی کۆمپانیا و شەریکاتم هەیە وەرم دەگرن وەکو کرێکارێک کابراکی حرمەتە سەر چاومان مامە ژیان دنیا وایە ڕۆژە خەڵک دەوڵەمەند دەبێت ڕۆژە هەژار دەبێت لە ڕووی نەدایەوە بڵێ ها هاتمە دەرگاکە چەند بە ناشرینی ئەوەی من بە مانجە پەیدا دەکەم تۆ بە پارەی سەعاتێکت دەزانی نەتگوت پارەی پاروی تۆ نییە کچی من بە تۆ بەخێو ناکرێ زۆر حرمەتی گرت و داینا لە شوێنێکا و خستێ سەرکار کابرا کە ئەمەی بۆ دەرکەوت وتی واللهی ئەم کوڕە شایانی وەیەم کچێ بدەێ زۆر بە مەمنونیەوە دوو پیاوینار بەس ئەوەندە مەمنون بێ کچەکەی لێمارەکە و بیخوازێ دەوران بەدەست خوای پەروەردگارە قەت مەڵێ من وابووم چونکە ئەوە فکرەی قاڕونیە فخسفنا به وبداره الارض شەر نیە خانوەکە ڕێک ڕۆبچێ بە ناخی زەویدا هەر دەپوشێتەوە هیچی نامێنێ بەرباد دەبێت ئەمڕۆ خۆپەرستی زۆرە لەناو کۆمەڵگای ئێمەدا لەناو کۆمەڵگای مسلماندا من بۆ ئەهلی ئیسلام و خۆمان قسە دەکەم یەکەم لەناو خێزانەکاندا بەداخەوە خۆپەرستی زۆرە بەداخەوە ژنی واهەیە ئەوەندە خۆ پەسند و ئەنانیە هەر ڕێز بۆ مێردەکەی دانانێ تۆ ئەچێ ماڵێەوە دوو قسە لەگەڵ مێردەکەی بکەی ئەو لێیت دەچێتە سەر چۆک و هەر ئەوەی حسابی ناکە مێردەکەیەتی هەر دەڵە بەردەوام من نەبوو ما چێشوی پێ دەکردی من نەبوو ماجا تۆ چت هەبوو ئەمە هەموو من بۆم پێکەوە نای ئەمە هەموو بەرهەمی ڕەنگ چینۆ نینۆکی منە لە مقابیلا پیاوی واشمان هەیە زۆر ئەنانی و خۆپەرستە ئەوەی حسابێ بۆ ژنی ناکا ئەوەی حسابێ بۆ منداڵی جگەر گۆشەی خۆی ناکە لە باوەشی ناگرێ ماچی ناکا هەیە پێ عیبە بڵێ پرس بە خێزانەکەم دەکەم بڵێ فڵان شت هەیە خێرا بڕیاری لەسەر دەدا نەوەکو خەڵک بڵێن چوە پرسی بە ژنەکەی کردووە کەمە لە دینی ئێمەدا نەخوازراوە ناخوێندرێتەوە هیوا هەیە کوڕی ماڵە ژیانی ئەو خێزانی تێکداوە کوڕی واهەیە ژیانی باوک و دایک و خوشکەکانی تێکداوە ژیانی براکانی تێکداوە بە خودپەسندی ئەڵێن نابێ پەنجە بکرێ بە ئاوا لەو ماڵەدا بەبێ پرسی من من وام و من وام کرد و ئەوەی من نێڵم نابێ بێ هیوا هەیە کچە لە ماڵی باوکیا دانیشتووە ژیانی ئەو خێزانەی تاڵ کردووە کچێکی شوو دەکا ئەم زمان درێژ دەکا پێش باوکی ئەم جواب دەداتەوە بە بێ پرسی ئەو نابێ شوشەیەک پەرداخی لەو ماڵە زایە بکرێ ئەمانە خێزان هەڵدەوەشێنێ ئەو ئەنانیەتە بەڕاستی برایانی ئیماندار خوشکانی بەڕێز کە لە ئەهلی مزگەوتن و گوێگری ووتارەکانی ئێمەن ئاگات لێبێ خێزان کە خۆ پەسندی تێدا بوو ئەنانی بوو جا پیاوەکە بێ یان ژنەکە بێ یان کوڕ و کچەکان بن وەڵڵاهی ئەو خێزانە بەرەو هەڵوەشان دەڕوا سەرکەوتوو نابێ خوا بەرەکەتی بەسەرا ناڕێژێ هەر کەسێک خۆ پەسند بێ خوا لووتی دەشکێنێ ژنێک پیاوێکی عالم دەژێڕێتەوە لە کتێبی مەوسوعی ئەسما الله الحسنادا ئەفەرمێ کابرایەک ژنێکی هەبوو ژنێکی زۆر بە حرمەت و بەڕێز بەڵام تەقدیری خوای پەروەردگار مناڵیان نەدەبوو ژنەکە بە هاوسەرەکەی گوت تۆ پیاوێکی زۆر بەڕێزی بە حرمەتی هەبوو دارای وەڵاهی گوناحە بێ مناڵ بی ئەزانم تۆش چەند حەزت لە مناڵە سەرنج دەدەم کە سەیری مناڵی باوەشی خەڵک دەکەی چەند حەزت لێیەتی وەڵاهی زۆر بە ڕەحابەتی سەدرەوە بە سنگ فراوانیەوە پێم خۆشە هاوسەری دووەمت بێنی خۆم دەچمە خوازبێنی و ئامادەشم کە بەیەکەوە ژیانێکی بەختەوەر بەسەر بەرین کابرا ڕازی دەکا و ژنی دووەم دێنێ بەڵام ژنی دووەم وەکو ئەم چاک نابێ ژنێکی زۆر لە خۆبایی و لوت بەرز ئەفەمێ کوڕێکی دەبێ دەچێ ئەهلی ئەوە دەبێت کە بچێتە خوێندن و مەدرسە و مەکتەب کوڕی دووەمی پێڕۆکە دەبێت دوو سێ ساڵان مناڵی سێمی سۆنەر دەکات لە سکیاتی و حامیلەیە هەر کوڕە زۆر بە بێحرمەتیەوە ئیش بەم خێزانی یەکەمی پیاوەکە دەکا بڕۆ ئەوە بکە بڕۆ ئەوە بکە ئەویش ڕۆژێکیان بێزار دەبێ و دەڵێ وەڵڵاهی ئەخ منیش وەک تۆ ئینسانم باشە بۆ مەعقولە تۆ حیز دەست بۆ پەنجە نەکەی بە ئاودا و من هەموو ئیشی ئەم ماڵە من بیکەم ئێمە شەریکی ژیانی لەگەڵ ئەم پیاوەدا هەرچەندن تۆزە هاوکاریم بکە ئەویش دەڵێ نەخێر قەت خوا من وەک تۆی وەک خێر خەڵق نەکردووە ئەگە تۆ هیچ پەسند بوایە خوا ئەولادیشی دەدا بە تۆ بەڵام من سێ کوڕم هەیە یەکیان وا لە مەکتەبە یەکیان ئەوە تا لەبەر چاوت دەڕوا ئەوەی ناوسکیشم کوڕە لە سۆنەرەکە دەری کردووە زۆر بە شانازی ئەڵێ ئەنا من من ڕەفیقی تۆ نیم ئەڵێ ئافرەتەکە هیچی بۆ نامێنێتەوە چەند فرمێسکێک بە چاوێ دێتە خوارەوە سبحان الله لە مەسافەی یەک مانگە هەر سێ مناڵەکەی ئافرەتە لە بەین دەچێ کوڕی یەکەمی سارە لێدا لە مەکتەب دێتەوە دووەمی لە سەربان دەکەوێتە خوارەوە هەر لە تەعزێ ئەوە سێمی لەبار دەچێ خوای پەروەردگار پێنج کوڕ دەدا بەو خێزانێک کە یەکەم جار نەزۆک بوو ئێساڵە پێنج کوڕی هەیە و هە پێنجیان لە ژیاندان قەت بوغڕامە بە قەت مەڵێ من من ڕەفیقی تۆ نیم نەخێر هەمومان مەخلوقی خوای پەروەردگارین هەزار ڕەحمەت لە شاعیر بێ کە دەڵێ شانازی مەکە بەسەر خەڵک و خاک تۆش وێنەی ئەوان ئەبیتەوە خاک لەم ژیانە کەمەی دنیای بێبەقا بەرامبەر بەخوا بابت بێوەفا هەموو ساتێکی ژیانت وشیار بە بەدەست خۆت نییە جوان ئاگادار بە هەست و زانین و بینین و بیستن جوانی و دەسەڵات بێداری و خەوتن ئەولاد و ماڵ و خزم و دۆست و کەس توانای خۆت نییە عەتای خوایە و بەس هەمووی بەخششی خوایە و خوا پێی بەخشیوی هیچی ئازایەتی خۆتی تێدا نییە ئیمانداری بەڕێز خۆپارێزە لە خۆپەسندی لەوەی بڵێ من وام و وام کرد چونکە ئەوە هەڵەترین هەڵەترین وشەیە کە ئینسان بەردەوام ئەوە بەکاربێنێ ئەگەر خی پەروەردگار ڕحمت پێ نەکا لە بچووکترین حاڵەتا خۆشترین ژیانت لێ تێک دەدا دکتۆر محەمەد ڕاتب نابلوسی مامۆستایە لە زانکۆی دیمەشق لە سووریا و ئێستا الحمدللە لە ژیانایە جەنابتان لە کەناڵەکانی سەتەلایتەوە توانن شەوانە وتارەکانی ببینن پیاوێکە هێشتا گەنجە کتێبێکی بەناوبانگی هەیە سێ مجلدە لە مجلدی یەکەمە کە ناوی موسوعەت و اسماء الله الحسنایە لە بەرگی یەکەمی ئەو کتێبە بەناوبانگەدا لە لاپەڕەی 154 دا ئەوەی دەیەوێ بچە بیخوێنێتەوە باز دەکا ئەڵێ لە زانکۆدا من مامۆستای زانکۆم مامۆستای دیراساتی ئیسلامیە لە زانکۆی دیمەشق لە سووریا ئەڵێ لە کۆلێجی پزیشکی هەمان زانکۆدا کوڕێک لە قۆناغی چوارمدا بووە دکتۆر بە دکتۆر دوو ساڵی مابوو لە پۆلی چواردا لە قۆناغی چوارەمی کۆلێجی پزیشکیدا لە بنەماڵەیەکی دەوڵەمەند و تێر و تەسەل بە جوانترین ئوتومبێل و سارا هاتچۆی زانکۆی دەکرد ئەڵێ لە پڕێکە تووشی پووکانەوە بوو، بەردەوام بێتاقەتی ڕووی تێ کرد، وازی لە مەکتەب و زانکۆکە هێنا و چووە لە ماڵەوە کەوت. سەردانی کرا، بردیان بۆ لای باشترین دکتۆری ئەو شارە، وتی وەڵاهی کەم خوێنە. وتیان دکتۆر ناچێتە عەقڵەوە، خەڵک کەم خوێنی لەوەوە تووش دەبێ کە خواردنی باش نەخوا، ئەمە چ خواردنی هەڵبژاردنەیە لەسەر کەتەلۆکی دکتۆر خواردن دەخوا، بەیانیان چ بخۆی، نیوەڕۆ چ بخۆی، ئێوارە چ بخۆی، ڕۆژی دووەم و هەفتەی دووەم چ بخۆی. وتی وەڵاهی من وای لێیەزان بە سەرەنجامی ئەم فەحسانە کەم خوێنە بردیانە لای دکتۆری دووەم دکتۆری سێم هەموو وتیان وەڵاهی کەم خوێنە ئەی باشە سەرەنجامی ئەم کوێم هۆکارەکەی چییە کە کەم خوێنە ئاخر خۆ باشترین خواردن و پاکترین خواردن دەخوا دکتۆرەکان وتیان وەڵی با پارچەیەکی لە سپڵی بنێرین بۆ دەرەوەی وڵات بۆ غەرب بۆ ئەوروپا بزانین داخۆ فەحسەکانی چی دێتەوە ناردیان زەرعەی سپڵیان بۆ کە لەناو سکی ئینساندا ڕێزم هەیە بۆ هەموو ئینسانیت لەناو ئاژەڵیشدا خوای گەورە ها سپڵمان بینیوە پارچەیەک هەیە سپڵە ئەمە مەخزەنی خوێن خڕۆکەکانی خوێنە وتیان پارچەیەکیان نرد بۆ ئەوروپا و کە سەرنجامەکەی هاتە وتیان سبحان الله تووشی نەخۆشیێکی زۆر سیر بووە سپڵی زیاد لە حەدی خۆی چالاکە و کار دەکا لەو ڕێژەی کە خوای گەورە بۆ ئینسانێکی سادەی داناوە ئەم سپڵە چالاکە و زیاتر کار دەکات چۆن ئینسان لە یەک سانیەدا لە یەک سانیەدا ئینسان چەند ملیۆن خڕۆکە دوو ملیۆن و نیو خڕۆکە لە ناو لاشەیدا بەهەدەر دەچێ بەهەدەر دەچێ و لەناو دەچێت دوو ملیۆن و نیو خڕۆکەی سوور لە ماوەی یەک سانێدا دەمرێ لەناو لەشی ئینساندا بۆی خوێنەکە دایمە تەڵ و تازە بمێنێتەوە ئەم مردوانە لاشەکەیان جەنازەکەیان دەچێتە ناو سپڵەوە لە ماوەی یەک چاو تروکانە سبحان الله هەمویان لێک هەڵەوەشێنێ بە تەریقەیەکی ئابووری بۆی بە خەسار نەچێم خوێنە مردووە لێشی هەڵەوەشێنە دەیکا بە دوو بەشەوە چونکە خڕۆکەی سووری خوێن دوو بەشە مادەیەکی بەشێکی ئاسنە حەدیدە بەشی تری هێمۆگڵۆبینە ئەم ماددە ئاسنە دەنێرێتەوە بۆ ناو مۆخی ئێسق دەینێرێتەوە بۆ ناو مۆخی ئێسقان هەمومان کە حیوان سەر بڕاو بینیمانە مۆخ لە ناو ئێسقانەکەیدایە لەشی من و تۆی مرۆڤیش تەشبیه نەبێ بە ئاژەڵ ئاوا ناو ئێسقانەکانمان پڕە لە مۆخ ئەم مۆخە کە ئەم ئاسنی بۆ نێردا خێرا دەیکاتەوە بە خوێنێکی تازە و پاک مۆخی ناو ئێسقان خوێن دروست دەکاتەوە سبحان اللە زاناکان دەفەرموون ئەگەر ئینسان عەمری حەفتا ساڵ بێ شەش سەد و پەنجا کیلۆ لەم خڕۆکە سوورانە لە ناو ئێسقانەکانی خوێندا دروست دەبێ مۆخی ناو ئەو ئێسقانە توانای هەیە شەش سەد و پەنجا کیلۆ خڕۆکەی سوور دروست بکا و توانای هەیە هەزار کیلۆ خڕۆکەی سپی یەک تان خڕۆکەی سپی کە دژی نەخۆشیە دروست بکا بۆ خۆشی هەموو کێشەکەی دوو کیلۆ و شەش سەد غرامە هەموو مۆخی ناو لاشەت بەردەوام ئەم مەعمەلە لەکار ناکەوێت لەناو ئەو ئێسقانەی لاشەی تۆدا بەبێ ئەوەی هەستی پێ بکەی بەبێ ئەوەی دینارێک بدەی بەبێ ئەوەی دەرزیەک لە خۆت دەی بەبێ ئەوەی کە منەتێک لە کەس هەڵگری ئەم لەشەی تۆ دێو دەچێت وتیان ئەم سپڵە کە ئەم ئاسنە دەنێرێ بۆ مۆخیەسک دەیکاتەوە بە خوێن هیمۆگڵۆبینیش دەنێرێ بۆ جگەر بۆ ئەوەی بیکا بە مادەی زراو زراو دروستکاتەوە هیوا زراوی دەبڕن دوای دروست دەبێتەوە ئەو زەرداوەی زراو دروستکە وتیان ئەم سپڵە سبحان الله ئەوەندە چالاکە لە لەشی ئەم کوڕی کۆلێجی پزیشکیدا کە لە چواری کۆلێجی پزیشکی و طبی دەخوێنێ ئەوەندە چالاکەم مردوەکان شی دەکاتەوە بەڵام زین خڕۆکە زیندوەکانیش ڕادەکێشێ ڕایان دەکێشێ هەردووشیان دەخوا بە یەکەوە خێرا ئەوانیش دەمنێرێ و دانێرێتەوە بۆ ناوی ئێسقان ئێسقانەکانی پوکانەوە وتی سەرەنجام ناردیان بۆ ئەوروپا پاشی مانگێک جەنازەکەی هاتەوە هەموو ئەوروپا چارەسەری پێ نەکرا بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە دوعاکانی ئاوا دەپاڕایەوە لە خوا فەرمووی ئوممەتەکەم ئێوەش ئاوا بپاڕێنەوە بڵێ اللهم لا تکلنی الى نفسی طرفة عین ولا اقل من ذلك یا ربی خوا نەم سپێری بەخۆم خوا لەژێر چاودێری و مەرحەمەتی خۆت دەرم نەکەی بۆ ماوەی چاوتروکانێک و کەمتر لە چاوتروکانێکیش کەمتر لە چاوتروکانەکە لە یەک سانیەدا لە یەک سانیەدا دوو ملیۆنی و نیو خڕۆکەی سووری تۆ دەمرێ و ئەو سپڵەشی دەکاتەوە و دەیکاتەوە بە خوێنی پاک و دەینێرێ بۆ شوێنە مەبەستدارەکان ئەگەر ماوەی کەمتر لە چاوتروکانێک ڕەحمی خوار لەگەڵ نەبێت ژیان بە هیلاک دەچێت ئیتر شانازی بە چیەوە دەکەی ئەها چاولێ ئەو گەنجە خوای گەورە وەکو نمونەیەک نیشانی خەڵکی دا هەرگیز بەوە مەنازە بڵێ من نەبم کەس ئیشی ناڕوا ئامان ئاگادار بە گەر خەڵکێک ڕووی لە دەرگای کردی جا مامۆستای مەلای دکتۆری ئیتر پیاوماقول و ڕیشفی خەڵکیشی پێ دەڕوا ئەندازیاری هەر پیشەیەکت هەیە هەر پیشەیەکت هەیە دوکانداری شتێک نەبێ لای تۆ نەبێ دەست ناکەوێ مەڵێ مادام تازە ئیلا هەر دەبێتەوە بێتەوە بەردەستی خۆم چونکە غەیری من کەس ئەم ئیشەی پێ ناکرێ غەیری من کەس ئەم مادەی نییە کابرا هەر دەبێ بێتەوە بەردەستم مەچۆ دوو قاتی لێ مەستێنە لە دوکانەکەیا فرسەتی لێ مەهێنە خۆی لێ مەخە سەر پشت ئەمیشە تۆ دەیزانی بڵێ بەخوا خۆ تازە لە بەردەستم ڕزگاری نابێ کەس نییە ئەمیشە بکە خوای گەورە تۆڵە لێ دەکاتەوە بە فەزڵی خوای بزانە کە تۆ ئیشی خەڵکت پێ دەکرێ هەر ئەم دکتۆر محەممەد ڕاتب نابلوسیە لە هەمان کتێبە لاپەڕی 154 دا دەڵێ لە دیمەشق ئەڵێ من تازە مناڵ بووم لەناو هەموو دیمەشقا یەک دکتۆر هەبوو کە ئیخسائی ژنان بوو ژنان و مناڵ بوون ئەویش پیاو بوو پیاو بوو بەڵام ئیخسائیەکەی لە بەشی ژنان و منداڵ بووندا پیا ئەو بەس ئەو هەیبوو یەک دکتۆری کە نەبوو لەو شارە گەورەی دیمەشقا ئەڵێ ئەو ئافرەتانەی کە مناڵ لە سکیانا دەسوڕا و بە عەمەلیا دەبوو مناڵیان بێ ئیلا دەبوو بچنەوە بەر دەرگاکەی ئەو ئەویش خۆی لەسەر خەڵک خستوە سەرپەش چونکە ئەیزانی کەسی کە نیە ئەبوو ئەگوی عەرەبانەی بۆ بگرن دەڵێ حەفتا ساڵ لەوە پێش ڕووی داوە عەرەبانەی بۆ بگرن بە عەرەبانە چونکە سارە و تەکسی نەبوو ئەو زەمانە بیهێنن بۆ ماڵەکە بە عەرەبانە بیبەنەوە هەموو جارێش یەک لیرەی ئاڵتونی دەویست کە لیرە زۆر بە زەحمەت پەیدا دەکرا دەیگوت ئەو ئافرەتە یان خێزانەکەت معقولە بمرێ کاکە لیرەیەک پەیداکەی باشترە قەرز و قۆڵی دنیا بکەی بەڵام خێزانەکەت نەمرێ منیش نەبێ هیچ دکتۆرێک نیە بتوانێ ئەم خێزانەی تۆ ڕزگار بکا بە نەشتەرگەری منداڵەکەی ببێ ئەڵێ زۆر دکتۆرێکی لە خۆبایی بوو لەگەڵ ڕێزم بۆ ئەو بەڕێزە دکتۆرانی کەوا دایمە بەدەم خەڵکەوەن شەو ڕۆژ ماندوون ئیسراحەتیان لە ماڵی خۆشیان دانیە بە تەلەفۆنێک بەدەم خەڵکەوە دەژن خوا جزای بەخێریان داتەوە ڕوومان خوانەکردە لەوان نەبێ مەبەستمان ئەو ئەمەیە بە نمونە دەیهێنێتەوە ڕووداوەکە وایە ئەڵێ سبحان اللە پارەی زۆر کۆکردەوە لیرە بە لیرە بەڵام دوای ئەوەی کەوا بوو بە مایەی ناشرین تەماشاکردن لەبەر چاوی خەڵکی ئەوە بوو ماڵێک زۆر فەقیر بوون خێزانی کابرا بە مناڵ بوون و ژانی مناڵ بوونەوە بوو زۆری لێ پاڕانەوە وتی لیرەکە لەوێ دانێن و عەرەبانەکە بێنە لەگەڵ تا دێم کابراوتی قەسەم بەخوا نیمە وتی بڕۆ قەرزکە کوڕەکتی هەژارم بەخوا خەڵک نامداتێ وتی کەلوپەلی ماڵەکەت هەمووی بفرۆشی وتی وەڵڵای هەمووی بفرۆشم زەحمەتە لیرەیەک پەیداکە وتی وەڵڵای ئەو مشکیلەی من نییە ئەتم من مشکلەی من نیە من عادەتی خۆم بۆ کەس تێک نادەم کابرا مناڵەکانی هێنا ئەڵێ قەمسەڵەی باشیان لە بەرابزستان بوو لەبەری داینان بردنی هەڕاز فرۆشی کردن بەس بۆی لیرەکە پەیداکە فەرشی ناو ماڵەکەی بەو زستانە هێنایە دەرێ هەمووی هەڕاز فرۆش کرد بە دەرو دراوسێدا بۆی لیرەکە پەیداکە سەرەنجام بەو حاڵە لەگەڵ یا چوو ژنەکەی ڕزگاری بۆ الحاصل بەم پارە کۆکردنەوە بەم ئەنانیەت و خۆپەسندێری گوت بە من نەبێ ئیشەکە ناڕوا دەبێ خەڵکی زۆر مەمنونم بێ خانوویەکی دروست کرد دەڵێ ئێستا لە دیمەشقا ئەو خانوە ماوە ئەو دکتۆرەوا دەڵێ ئەڵێ لە باشترین شوێنی دیمەشقا بینایەکی زۆر غەریبی و ناوازەیە ئەندازیارەکان لە غەربەوە هاتون بۆیان نەخشیان بۆ کێشا بوو ئەڵێ ئێستاش بیناکە ماوە چووە ناویەوە ئەوەڵ شەوکەتیا خەوە سبحان الله شەلەلی دەماغ لێیدا دکتۆر ئەو خانوی زۆر بە بە لیرە لیرە پەیدای کرد بوو ئاواتی ئەو بۆ ئەو کۆشکە دروست کا و تیا بحەسێتەوە لە یەکەم شەوی خەوتنیا جەڵدەی دەماغ لێیدا سبحان الله هەشت ساڵ لەسەر جێگا کەوت ئەڵێ ژنەکەی و منداڵەکانی لێی بێزار بوون خزمەتکاریان بۆ گرپ و پاشی کاتەوە بردیان لە قاتی سەرەوەی خانۆکە هۆدەیەکی بچکۆلەوە کو بڵێ هەورەبانێکە بوو لەوێیان دانابوو سبحان الله پاشی ئەو هەشت ساڵە بۆگەنی کرد بۆنەکەی لەو سەرەوە دەهاتە خوارەوە بۆن عادەتەن لە خوارەوە دەڕوا بۆ سەرەوە وەکو موعجیزەیە خوا بۆگەنی ئەو دکتۆرەی لە سەرەوە دێنایە خوارەوە ژن و منداڵەکانی وتیان ئەم ماڵە بە کەڵک نایە حەیامان دەچێ خەڵک ڕوومان تێکا چوون لە دەرەوەی شار هۆدەیەکیان بۆ دروست کرد و لەوێدا بە زەلیلی مر بە تەنیا مەڵێم من ئەوە خوایەک هەیە کە ئەمانە بە تاقیکردنەوە دەدا بە ئینسان قەد مەڵە ئەگە بە من نەبێ ناکرێ و کەسی تر نییە ئەمانە هەموو نمونەن خوای پەروەردگار لە دنیادا نیشانی خەڵکیەدا بۆی دەرس و عیبرەتی لێوەرگرێ پیاوێکی ئەعرابی لە خزمەت پێغەمبەر بوو صلی الله علیه وسلم جا قورآانی پیرۆز چۆن چارەسەری ئەم دەردە دەکا خوا لە قورآانە دەفەرمێ قەت مەڵێ من وا دەکەم و من وام کرد ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله قەت مەڵێ بەیانی من وا دەکەم حتمما وا دەکەم من بمەوێ دەبێ وا بێ بڵێ ئینشا ئەڵڵا ئەگە خوا مەیلی لێ بێ ها سبحان اللە ئەم قورئانە چەند لەگەڵ دەروونی ئینساندایە وەڵای هەر کە وتت ئینشا ئەڵڵا خۆتت لا بچووک دەبێتەوە ئەڵێی ئەم ئیشە دەکەی ان شاء الله دێی بۆ لام ان شاء الله بۆم جێبەجێ دەکەی ان شاء الله کە وتت ان شاء الله ئا من ئیشەکەم بەدەست خوایە من هیچ نیم من چیم ان شاء الله چەند وشەیەکی جوانە یەکسەر ئەو نەفسە شەیطانیەت دەمرێ یەکسەر لایەنی خوای تیا دروست دەبێ ان شاء الله من چیم بڕیار بدەم وا دەکەم وا بچێ ئەگە خوا مەیلی لێ بێ خوا دەفەرمێ هیچ بڕیارێک مەدە الا بڵێ ان شاء الله ئەگە خوا مەیلی لێ بێ خوا فرسەتم دا و خوا ئیدامەم بدا ئەو کارم بۆ دەکرێ قورئانی پیرۆز لە نوێژا فێرمان دەکات قەت خۆپەرست مەبە لە نوێژا بۆ نییە بڵێ ئیاکە ئەعبودو خوایە بەس من تۆ دەپەرستم بڵێ ئیاکە نەعبودو خوا ئەمن ژێچەکم لەگەڵ ئەو عەبدانە خوا هەموومان تۆ دەپەرستین ها خۆت جیا مەکەوە بۆیە ئیاکە نەعبودو هاتۆ خۆ تۆ بەتەنیاش لە ماڵێ نوێژە بکەی نابێ بڵێ ئیاکە ئەعبودو ئەینا فاتیحاکەت غەڵەتە خوا نوێژەکەت قبوڵ ناکا ئیاک ئەعبودو خوا بە تەنها من تۆ دەپەرستم نا خوا ئەجێ منیش عەبدێکی زەلیلم وەکو ئەو خەڵکە لەگەڵ ئەو خەڵکە تۆ دەپەرستم بۆی فێری خۆپەسندی نەبی لە نوێژەکەشا نابێ خۆپەسند بی بۆی مەڵێ ئەنا من بە تەنیاوام پێغمبەری خوا صلی الله علیه وسلم ئەو حەدیثی خوێنمانەوە فەرموو خوایە نەم سپیاری بە نەفسی خۆم چونکە خۆم ناتوانم فریای خۆم کەوم ئەگەر چاوتروکان و کەمچل لە چاوتروکانێکیش خوایە نەم سپیاری بە نەفسی خۆم خوایە بۆ خۆ سەرپەرشتیم بکەی پیاوێکی ئەعرابی لە خزمەتیا بوو کە خواحافیزی کرد ئەعرابێکی دەشتەکەی دنیای نەدیبوو زۆر مێشک وشک بوو دوو لە ڕووی جەنابتان ئەو پیاوە کە ڕۆی لەسەر حوشتەکەی پاڕایەوە وتی اللهم ارحمني ومحمدا ولا ترحم معنا احدا خوایە بەس ڕەحم بە من و بە محەممەد بکەی کە پێغەمبەرە خوایە ڕەحم بە کەسی کە مەکە لەگەڵماندا پەنا بەخوا پێنج سەد ساڵ پلەی تووڕە بوو فەرمووی هەی نەزان لەقەد ضەیەقتە واسعا ئەو ڕەحمەتە بێ سنوورەی خوای گەورە یعنی وا دەزانی بەشی کەس کە ناکە کورتت کردەوە لەسەر من و لەسەر خۆت بەخوا ڕەحم بە هەموو خەڵکی بکەیت بۆ ئەوەندە بەرچاو تەنگ و خۆپەرستی جا ئەمە کابرایەکی عەرابی بووە ئەوەی من دەڵێم هەزار و چوار سەد ساڵ زیاتر لەمەو پێش کەچی سبحان الله فکرەی ئەمە عەرابی ئەمڕۆ کاری لەسەر دەکرێ فکرەی ئەم ئەعرابیە کە گاڵتەی خەڵک پێ دەکا بۆتە مەدرەسە بەرنامەی بۆ داڕێدەڕێژێ پارەی بۆ سەرف دەکرێ خەڵکی بۆ کۆدەکرێتەوە جا جوان گوێی بۆ بگرە چۆن خەڵک گوتەوە ئەو ئەعرابێ دەشتەکی ئەگەر لەم ئیسلامە دوور کەوتەوە خەڵک جاران ئەوەی ئەهلی ئیسلام بوو شانازیەکەی تەنها بە یەک شتەوە بریگو مسوڵمانین سەلاحەدینی ئەیوبی بۆ نەبوو بە قایدێکی کوردی لەو سەردەمەدا فکری ناسیونالیزمی هەر نەبووە کەس بیری لەوە نەدەکردەوە ئەم عەرەبە و ئەم تورکە تا ئەمیش بڵێ منیش کوردایەتی دەکەم خەڵک بەس دەژێ و مسوڵمانی بەڵێ لا اله الا الله محمد رسول الله پاسەپۆرتەکەمە خەڵک بەس شانازی بە ئیسلامەتەکەیەوە دەکرد کوفری عالەمی هات خەڵکی فێری شتێک کرد خەڵکی فێی مەزاهیب کرد بەوی گوت تۆ شیعەی بەوی گوت تۆ سوننەی لە ناو سوننەدا تۆ شافعی تۆ ئەبو حەنیفەی تۆ فڵانی ئەو خەڵکی وردە وردە لێک تەفرەقە کرد لەوە خراپتر وردتری کردەوە وتی مسلمانی ڕاستە هەموومان مسلمانین بەڵام ئاخە من کوردم تۆ عەرەبی تۆ فارسی تۆ تورکی ئەمە بیری جیاوازە لەگەڵ سۆزی نەتەوایەتی ئیسلام دەفەرمێ بە سۆزت بۆ نەتەوەکەی خۆت هەبێ زۆر زۆر خۆش بووە خزمەتی بکەی بەڵام نابێ بە چاوی سوک سەیری هیچ نەتەوەیەکی جیهان کەی ها ئیسلام چەند بەرنامەکەی جوانە من کوردم شانازی بە کوردایەتیەوە دەکەم بەڵام تورک ڕەفز ناکەم بیتوێنمەوە بڵێم لەبێ حەموو عەرەب هەرچی عەرەبە سەری بڕم نابێ عەرەبیش وای بیرکاتەوە هەرچی کوردە سەری بڕێ بۆی خەڵک بەر برایەتی بژین لەژێر چەتری برایەتی ئیمانی و ئینسانیدا بژین ئەمەیان هێنا وایان لێکرد کوردیان کرد بە دوژمنی عەرەب تورکیان کرد بە دوژمنی فارس دنیا بوو بە شەڕی عالەمی ورتریان کردەوە وتیان تۆ ڕاستە کورد مسلمانین و کوردین بەڵام ئاخۆ کوردەکان فەرقمان هەیە لەگەڵ ڕێزم لاشکو ئیشاڵا و جا ئەوان ڕوو نەداتەوە وەلا تۆ کوردی بادینی تۆ کوردی سۆرانی لەناو کوردی سۆرانیدا تۆ فلان باڵی تۆ فلانی ئەها ورتر کرایەوە ئێستا بەداخەوە ئەوەش ورتر کرایەوە ئەوە دەبینین ساڵانە یادی دێیەکان دەکرێتەوە جاران کابرا هەر پێ عیب و دەڵێ ئەم منتیقەی سوورداشە هەر پێ عیب بڵێ خەڵکی فڵان دێم ئەگو هەمومان برایەکین ئەگو هەر خەڵکی منتیقەی سوورداشم نەیدەگوت ناوی فڵان دێیە ئەوەشیان ئەمە سێ چوار ساڵە ئەم مۆدیلیان داهێنا ئەمڕۆ ساڵڕۆژی دێی فڵان شوێنە خەڵکی نەوەرن بۆی ئەمە ساڵڕۆژی دێیەکەی ئێمەیە لەوەش خراپتر ڕوویدا سەنتەری فلان شوێن و سەنتەری فلان عشیرەت و سەنتەری ئەوە ئەمڕۆ دینێتی دێی وا هەیە ئێستا دێیەکەش بە یەکەوە کۆ نابێتەوە لەژێر چەترێکە دێیەکە نیوەی جافە و نیوەی شێخە و نیوەی گۆرانە و نیوەی فلانە و نیوەی فیسارە هەر یەکە بەژێر چەتری عشیرەتێکا دەڕوە ها خەڵک وا یەک تەفرەقە بوو کەس بەیەکەوە ناحەوێتەوە ئەمە مەس ئەمە سەرەنجامێکی خەتەری هەیە واللهی بۆ سە میلەتی ئێمە پارەشی بۆ سەرف دەکرێ خەڵکیشی لە پشتەوەیە بەرنامەشی بۆ دادەندرێ وەکو کابرای ئەعرابی وایە ئەڵە خوا بەس ڕەحم بە من و محەممەد کەی ڕەحم بە کەسی کە نەکەی ئەڵە بەس من هەم بەس عەشیرەتی من هەیە چاو لێیە شانازی دەکا کابرای فلان چاشی کەی ئەگەر چاک نەبوو بڵێ برام نییە چە کابرا هەر نایناسی خەڵکی کام عەشیرەتە مادام محتەرەمە کاسبە ڕێک و پێکە ئینسانێکی بێوەی سەلامەتە برامە خوا کردی ئینەمە المؤمنون ئیخوا ئێمە ئیمانداران براین ئێتر ئەگەر عەشیرەتت هەیە بۆ چاکە بەکاری بێنی نەک بۆ خۆ فەڕزکردن خوا بۆیە عەشیرەتی دروست کردووە بنەماڵی دروست کردووە بۆ ئەوەی لە چاکەدا هاوکاری یەک بین نەک شانازی و ئەنانیەت ها خۆ پەسندیەکە گەیشتووەتە ڕەگ و ڕیشاڵمان دەمارەکانی لەشمانی گرتووەتەوە ئایا قەت نەڵێی من؟ با لە شوێنی خۆیدا منیش بەکار بێنە بەڵام منێک بۆ چاکە ان شاء الله ئەگەر تەمەن باقی بێ و خوا گەورە فرسەتمان بدا جومعەی داهاتوو ئەوەشتان بۆ ڕوون دەکەمەوە لە کوێدا بڵێین من چاکە ئەوەشتان بۆ ڕوون دەکەینەوە لەژێر تشکی قورئان و سنەتی گەوهەرباری پێغەمبەری ئیسلامدا صلی الله علیه وسلم یا ربی خوا ڕەحممان پێ بکەی خوا بە گەورەی خۆت ڕەحممان پێ بکەی خوا بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی خوایە سەر لە شێواو و گومڕامان نەکەی یا ڕەبی خوا ڕەحم بە ئێمە و سەرجەم ئەهلی ئیسلام و ئەهلی مرۆڤایەتی بە گشتی بکەی خوایە بە زەید بە هەمومان دابێتەوە یا ڕەبی خوا ڕۆژی دوعا قبول بوونە سەرەتایی دوعاکانمان دوعا بۆ نەخۆشان دەکەین یا ڕەبی خوا شیفا بۆ هەموو ئەو نەخۆشانە بنێری کە لە دڵمان و پەنایان بۆ ماڵی تۆ هێناوە بۆ دوعای ئەم مسلمانانە هێناوە یا ربی خوای شفایان بۆ بنێری یا ربی خوای شفایان بۆ بنێری خوای پەروەردگار ئەو کەسانەی ئێستا بە ڕێگاون بۆ دەرەوەی وڵات خەڵکی زۆر مەزڵوم و فەقیر ئەو کەسانی ئێستا لە دەرەوەن بۆ عیلاج چون یا ربی خوای شفایان بۆ بنێری یا ربی خوای ئەو مسلمانانەی لە ناوخۆی وڵاتدا لە دەرەوەی وڵاتە گیرۆدان خوای ڕزگاریان بکەی یا ربی خوای ڕۆڵەی مسلمانان لە تەواوی ئەهلی ئەم سەرزەوێدا خوای پارێزراو کەی جەرگی موسڵمانان نەسوتێنی ئەو ڕۆڵانەمان کە لە دەرەوەی وڵاتانن یا ڕەبی خوا عەقیدەکەیان سەلامەکەی و بێدینیان نەکەی خوا بێ بێدینی نەگەڕێنەوە بۆ لامان یا ڕەبی خوا لاشەیان مەحفوظ کەی خوا ئەو کەسانەی زۆر دەستکورتی و هەژاری باڵی پێ هەڵچنیون خوا دەرگای ڕستیان لێ بکەیەوە یا ڕەبی خوا ئەو کەسانەی خۆپەسند و ئەنانی خوا هیدایەتیان بدەی لەو خۆپەسندێ بە دووریان کەی خۆشی و بەختەوەری بخەیە ناو خێزانی موسڵمانانەوە بمانکەی بە برای یەک بە چاوی ڕێز بە چاوی برایەتی بە چاوی موسڵمانیەتی بە چاوی کوردایەتی ئیماندارانە خوایە هەمومان تەماشا یەکتر کەین لە فکری گەندەڵ و خراپ لە بیری کوفر و نیفاق خوایە بمان پارێزی هەر کەسێ دۆستە بەم وڵاتە بەم گەلە بەم میلەتە بەم قورئانە بەم مزگەوتانە خوا موفقی کەی خوای ئەوەی چاکە چاکتری کەی ئەوەی ئەولادی خراپ و ناساڵحە خوای بۆی ڕێک و پێک و ساڵح کەی